ئەڵقەی پەنجا و حەو. ڕاسکۆلنیکۆف ئەم وتانەی بە بێزاریی و ئەوت و بەردەوامیش بوو لەسەری وتی، من هەموو شتێک ئەزانم. ئەو کاتانەی لە ژوورە تاریکەکەدا ڕاکشابووم، بیرم لە هەموو ئەمانە کردەوە و لەگەڵ خۆمدا هێنامن و بردمن. زۆر بە وردی سەر و بنم کردن. من هەموو شتێک ئەزانم، هەمووی. نازانیت ئەم هەموو بێنە و بەردە چەنەبازییە لەو شوێنەدا تا چ ڕادەیەک منیان بێ ئومێد و ناڕەحەت کرد. من ئەمویست هەموو شتەکان فەرامۆش بکەم. لە نووکەوە ژیان بگرمە بەر، سۆنیا. ئەمویست دەست لە چەنەبازی هەڵگرم. ئایا تۆ بەڕاستی وا بیرەکەیتەوە کە من وەک گەمژەیەکی چاوبەسراو دوای ئەم کارە کەوتبم؟ نا، من وەک هۆشیارێکی زرنگ کەوتمە دوای ئەم کارە و هەر ئەوەیش سەری تیا بردم. ئایا بەڕاستی تۆ وا بیرەکەیتەوە کە ئەگەر من بۆ نموونە ئەم پرسیارەم لە خۆم بکردایە، ئایا من مافی دەسەڵاتداریم هەیە یان نا؟ نەمەزانی کە نەخێر مافم نییە؟ یان ئەگەر لە خۆم بپرسم ئایا مرۆڤ ئەسپێیە یان نا؟ بێگومان لای من مرۆڤ ئەسپێ نییە. ئەوەی لای ئەو کەسە ئەسپێیە کە هەرگیز ئەم پرسیارە لە خۆی ناکا، بەڵکو هەر لە خۆیەوە بۆ پێشەوە لێ ئەخوڕێت و ئەڕوا. کاتێ من ئەو هەموو ڕۆژانە ئازارم ئەچێژا بۆوەی تێبگەم کە ئایا ناپلیۆن ئەو پیرێژنەیە کوشت یان نا، تەواو ڕوون و ئاشکرایە من هەستی ئەوەم هەبووە کە ناپلیۆن نیم. ئازاری ئەو هەموو چەنەبازیەم چەش سۆنیا. حەزمە کرد بە یەکجاری لە کۆڵ خۆمی بکەمەوە. سۆنیا. ویستم بێ هیچ چەند و چوونێکی لۆژیکیانە بیکوژم. لەبەر خۆم بیکوژم تەنیا لەبەر خۆم لەم لایەنەوە تەنانەت نەمویست درۆ لەگەڵ خۆمدا بکەم ئەو تاوانم بۆ ئەوە نەکردووە یارمەتی دایکم بدەم نا ئەمە درۆیە بۆ ئەوەیش نەبوو کە دوای بەدەستێنانی ئەو کەرەسانە کاری مرۆڤایەتی بکەم و یارمەتی خەڵکی بدەم نا ئەمە درۆیە من تەنیا لەبەر خۆم کوشتومە لەو چرکە ساتێشدا هیچ لام مەبەست نەبوو ئەوە بزانم کە پاشان ئەبم بە کەسێکی چاکەخواز، یان هەموو تەمەنم وەک جاڵجاڵۆکە هەوڵەدەم خەڵکی بخەمە ناو تان و پۆکەمەوە و شیلەی ژیانیان بمژم؟ مەسەلەی پارەیش هەر لە بیری مندا نەبووە. سۆنیا، کاتێ تووشم بوو بە تووشی ئەو کوشتنەوە، شتێکی ترم لە خەیاڵدا بوو. من ئێستا بەو شتانە ئەزانم. سۆنیا هەوڵ بدە تێم بگەیت ئەگەر ئەو ڕێگەیان بێتەوە بەر ڕەنگە هەرگیز کەس نەکوژم من ئەمویست لە شتێکی تر تێبگەم شتێکی تر هانی ئەدام و کارە بکەم ئەبوو لەو کاتەدا من لەوە تێبگەم ئایا منیش وە خەڵکانی دی ئەسپێم یان مرۆڤم ئایا من ئەتوانم سنوور ببەزێنم یان ناتوانم ئایا ئازایەتی ئەوم تایە دانەوەمە و چیم پێویستە هەڵی بگرم یان ناتوانم ئایا بوونەوەرێکی ترسنۆک و لەرزۆکم یان خاوەن هەقم. دیسانەوە سۆنیا دەستی بە دەستادا و هاواری کردوتی هەقی کوشتن هەقی ئەوەت هەبێ خەڵکی بکوژی دیانە ڕاز کۆلنییکۆف بە تووڕێە و هاواری کردوتی ئاه سۆنیا ویستی بەرپەرچی بداتەوە بەڵام بە سوکایەتی پێکردنەوە بێدەنگی هەڵبژارد پاشان کەوتەوە قسەوتی قسم پێمە بڕە سۆنیا من تەنیا ئەمویست شتێک بۆ تۆ بسەلمێنم ئەویژەوەیە کە لەو کاتەدا شەیتان منی بۆ ئەوێ کێش کرد پاشان تێگەیاندم کە نەئەبوو بۆ ئەوێ بڕۆم چونکە منیش وەک هەموو کەسانی دی بێجگە لە ئەسپێکی چیتر نیم کردمی بە مەسخەرە و گاڵتە جاڕی خۆی لەبەر ئەمێ ئێستا هاتوومەتە لای تۆ میوانداریم کە سۆنیا ئەگەر ئەسپێ نەبوومایە هەرگیز ئەهاتمە لای تۆ گوێ بگرە لەو ساتەدا کە بۆ لای پیرێژنەکە چووم تاقەمە بستم تاقیکردنەوە بوو لەمە تێبگە سۆنیا وتی ئەوسا کوشتت کوشتت ڕاستکۆلنییکۆ وتی باشە بزانە چۆنم کوشتووە ئایا کەس بەم جۆرە ئەکوژرێت ئایا من چیم کردووە خەڵکی تریژواکە ڕۆژێگەوت بۆ بازەکەم کە چۆن ڕۆشتم بۆ ئەوێ بۆ من پیرێژنەکەم کوشتووە نا من خۆم کوشتووە نەک پیرێژنەکە بۆ هەتا هەتایە ژیانی خۆمدا بەدەم ئاوە بەڵام پیرێژنەکە شەیتان کوشتێتی نەک من باشە ئیتر بەسە سۆنیا بەسە لە پرێکدا دەنگی هەڵبڕی و بە خەفەتێکی بێ ئەندازەوە وتی وازم لێبێنە لێم گەڕێ پاشان ئانیشکی دا دایە سەر ئەژنۆی، سەری خستە نێو هەردوو دەستی و وەک مەنگەنەک گوشی. ناڵەیەک لە گەرووی سۆنیاوە هات و وتی، ئای چ ئازارێک ها. ڕاسکۆڵنیکۆف سەری بڵند کرد، نیگەرانی و نائومێدی تەواو دەم و چاویان گۆڕی بوو، تەماشای سۆنیای کرد، لەپراوتی. باشە چار چییە؟ چی بکەین؟ بیڵێ! سۆنیا ڕاست لە جێگاکەی هەستا بە چاوە پڕ لە فرمێسکەکانی کە ئەدرەوشانەوە هاواری کردوتی چارچیە هەستم شانی گرت ڕاستکۆلنییکۆف کەمێک هەستا بە سەررسامی و لێڕوانی سۆنیاوتی هەر ئێستا یەکسەر بڕۆ لەسەر چوار ڕێگا کە ڕاوەستە کڕنوش بەرە لە پێشا زەویەکە ماچ بکە ئەو زەوی پیست کردووە پاشان سەر بۆ هەمولایەک دابنەوێنە بۆ هەر چوار لا، ئینجا بە دەنگی بەرز بە خەڵکەکە بڵێ، من کوشتوومە. ئەوسا یەزدان ژیانێکی تازەت پێ بەخشێ. ئەڕۆیت؟ ئەڕۆیت؟ لە کاتی ئەم پرسیارانەدا هەموو لەشی سۆنیا کەوت بووە لەرزین و لەوە دابوو لە هۆش خۆی بچێ. تند هەردوو دەستی لاوەکەی خست بە نێو دەستی خۆیەوە، بە نیگایەکی ئاگرینەوە لێی ڕوانی. ڕاسکۆلنیکۆف ئەم هەڵچوونە کوتوپڕەی سۆنیای زۆر سەیر هاتە بەرچاو و بە دەنگێکی گیراو لێی پرسی مەبەستت ئەوەی بڕۆمە زیندان سۆنیا ئایا کرێت من ڕاستی لەسەر خۆم بڵێم سۆنیا وتی پێویستە خۆت لەبەر دەرد و ئازاردا بگریت بۆەوەی لە گوناهەکانت پاک ببیتەوە ڕاستکۆلنییکۆڤتینا من ناچمە لایەن سۆنیا سۆنیا وتی کەواتە ژیانی چی چۆن ئەتوانی بژیت ئایا ئەماشێ باشە چۆن ئەتوانی لەگەڵ دایکتا قسە بکەیت ئا ئەوان چیان بەسەردێ بەڵام من چی ئەڵێن تۆ دایک و خوشکت بەرەڵا کردووە بەرەڵات کردوون و تەواو وانە ئای خویە ئەو خۆی هەموو شتەکان نەزانێ باشە مرۆڤ چۆنە توانێ بێکەس بژی ئێستا تۆ چیت بەسەردێ ڕاسکۆلنیکۆف بە هێوری وتی مناڵ مەبە سۆنیا من چ نەهاقیەکم بەرامبەریان کردووە بۆ بڕۆم بۆ لایەن چیان پێ بڵێم ئەمانە هەمووی خەیاڵی ڕوتن خۆیان ملیۆنان کەزە کوژن و بەکاری چاکیشی دانێن سۆنیا ئەوانە درۆزن و حرامزادن ناڕۆم باشە چیان پێ بڵێم پاشان بە تەوسەوتی پێیان بڵێم من کوشتومە و نەمیێراوە پارەکە هەڵبگرم و لەژێر بەردا شاردومەتەوە ئاخر ئەوان پێم پێکەن و ئەڵێن کەر بووی هەڵت نەگرت گەوج و ترسنۆک بوویت ئەوان هیچ هەر لە هیچ ناکەن ئەوان سۆنیا شایانی ئەوە نین کە تێبگەن بۆ بچم ناچم مناڵمە بە سۆنیا سۆنیا دەستی پاڕانەوەی بۆ درێژ کرد و وتیەوە ژیانی ئایندەت بێجگە لە ئازارێکی بەردەوام هیچی تر نابێت ڕاستکۆلنییکۆف خێسەیەکی لێکرد بە خەیاڵی پەرتەوتی ڕەنگە زۆر بوختانم بە خۆمدا کردبێ، ئەشێت هێشتا من مرۆڤ بم نەگەسپێ، لە بڕیارەکانیشدا پەلەم کردبێ، ئەمەوێت هێشتا هەر بەرگری لە خۆم بکەم. زەردەخەنەیەکی پڕ لە خۆبایی بوونی کەوتە سەر لێو. سۆنیا وتی ئەتوانیت بارێکی ئەوەندە گران هەڵبگری؟ تەمەنێک، بە درێژایی تەمەنێک؟ ڕاستکەڵنیکۆڤ وتی ڕادێم گوێ بگرە گریان تەواو ئێستا کاتیەوەی بیر لە کار بکەینەوە هاتووم پێت بڵێم ئێستا بە دوامدا ئەگەڕێن داویان بۆ داناوم ئەم گرن سۆنیا بە ترسەوە هاواری کردوتی وهای ڕاستکۆنیکۆڤوتی باشە بۆ هاوارەکەی تۆ خۆت ناتەوێت بخرێمە زیندان کە چێستا ترسیت وەلێ ئەو بزانە من خۆمیان بەدەستەوە نادەم بەرەنگاریان ئەبمەوە ناتوانن هیچ بکەن هیچ بەڵگێکیان بەدەستەوە نییە دوێنێ تووشی مەترسیەکی گەورە هاتم و وام زانی ئیدی تەواو بووم بەڵام ئەمڕۆ کار و بار چاکترە هەموو بەڵگەکانیان دوو ڕووی هەیە بەو مانایی کە منە توانم تۆمەتەکانیان بە قازانجی خۆم هەڵبجێڕمەوە تێگەیت هەڵیشیەجێڕمەوە چونکە شارەزایان بووم بەڵام گومان لەوە دانیە کە ئەمخەنە زیندانەوە ئەگەر پێشاتێک ڕووی نەدایە ڕەنگە هەر ئەمڕۆ زیندانی بکرامایە ڕەنگە ئێستایش ئەو کارە بکەن هەرچەندە ئیتر گرنگ نییە سۆنیا ماوەیەک ئەمێنمەوە و پاشان ئازادمەکەن لەبەرئەوەی هیچ بەڵگەیەکی تەواویان بەدەستەوە نییە بەدەستیشیانەوە نابێ دڵنیا دەکەم ئەوەی تا ئێستا بە دەستیانەوەیە بەشی ئەوە ناکات تاوانبارم بکەن بەڵام ئیتر بەسە ئەمەم بۆیە پێوتی تەنیا بۆ ئەوەی بیزانی هەوڵیشەدەم کە دایکم و خوشکم دڵنیا بکەم و ترسیان لێ نەنیشێت لەوە ناچێ خوشکم لە ئێستادا پێویستی بە هیچ بێ دایکیشم هەروە هەموو شتەکە ئەمەیە بەڵام تۆ ئاگات لە خۆت بێ لە بەندیخانەدا سرم لێ دەیت کە زیندانی کرام سۆنیاوتی ئاخ بێگومان بێگومان هەردوکیان شەکەت و داماو وەک دوو کەسی نقومبوو کە دوای زریان بە تەنیا کەوتبێتنە کەنارێکی چۆڵ و تەریکەوە لە پاڵ یەکدا دانیشتبوون ڕاسکۆلنیکۆف تەماشای سۆنیایە کرد هەستی بە خۆشەویستیەکی زۆری سۆنیا کرد بەرامبەر بەخۆی هەروها لە ناکاوێکدا هەستی بە ناڕەحەتی و ناخۆشیە کرد کاتێک بینی کەسێک تا ئەو ڕادەیە ئەوی خۆشەوێ هەستێکی سەیر و ترسناک بوو کە بۆ لای سۆنیا هات وای بیرەکردەوە هەموو هیوا و ئاواتی لەودا ئەبینێتەوە وای بۆچوو کە هیچ نەبێت هەندێک لە ئازاری کەمە بێتەوە وە لە ئێستا کە دڵی سۆنیا بە تەواوی لای ئەو بوو لە پڕا زانی و هەستی کرد کە لە جاران زیاتر بەدبەختترە بۆیە ڕوو لە سۆنیا کرد و پێیوت سۆنیا کاتێگە کەومە زیندانە وا چاکە سرم لێ نەدەیت سۆنیا وەڵامی نەدایەوە ئەگریا چەند دقیقێک تێپەڕی پاشان وەک تازە بیری کەوتە بێتەوە لە پرێکدا پرسی خاچتەیە ڕاستکۆلنییکۆڤ لە سەرەتادا لە پرسیارەکەی تێنەگەیشت سۆنیاوتی نیتە وایە؟ وەرە ئەم خاچەت داری نەبگرە، من خاچێکی ترم هەیە لە مس دروستکراوە و هی لیزاڤێدا بوو. من و لیزاڤێتا خاچەکانمان گۆڕیەوە، ئەو خاچەکەی خۆی بە من دا و منیش میدالە بچووکەکە. من ئێستا خاچەکەی ئەو لە گەردنم ئەکەم و ئەمەی تر بۆ تۆ. فەرموو وەریبگرە. بە جەختەوە وتیەوە، ئاخر ئەویان ماڵی منە، هی خۆمە، ئاخر من و تۆ پێکەوە بەرەو هەڵگرتنی ئازار ئەچین، هەر لەگەڵی یەکیشدا خاچەکانمان ئەبەین. ڕاسکۆڵنیکۆف وتی، بمدەرێ. حەزی لە زویرکردنی سۆنیا ناکرد، بەڵام لە ناکاودا ئەو دەستەی بۆ خاچەکەی درێژ کردبوو و گێڕایە دواوە، بۆ ئەوەیش دڵنیای بکا، لەسەر قسەکانی ڕۆشت و وتی، ئێستا نا سۆنیا، دوای، واه چاکترە. سۆنیا بە تاسەوە پاڵپشتی لێکرد و وتی، بەڵێ. بەڵێ وا چاکترە. ئەو کاتەی ئەتەوێت دان بە تاوانەکەت دابنێی ئەوسا ئەیکەیتە گەردنت، دێیت بۆ لام و من ئەیکەمە گەردنت، پێکەوە درو دەخوێنین و پێکیشەوە ئەڕۆین. لەو کاتەدا یەکێک سێ جار لە دەرگاکەیدا، دەنگێکی زۆر ئاشنا و بە ئەدەب ئەهاتە بەرگوێ. وتی سۆنیا سیمینۆڤنا ئەکرێت بێم بۆ لات؟ سۆنیا ترسا و. خۆی بەرەو لای دەرگاکە ڕادا. لەبەر دەرگاکەوە دەموچاوی جەنابی لێڤی زیاتینکۆڤ دەرکەوت. لێڤی زیاتینکۆڤ بە سەروسیمایەکی شپرزەوە هات و ڕووی لە سۆنیا کرد وتی، هاتم سەرت لێبدەم، سۆنیا سیمینۆڤنا، داوای لێبوردنت لێکەم. لەپڕا ڕووی دەمی لە ڕاستکۆلنیکۆف کرد و وتی، لە خۆمە وام دانابوو کە تۆ لێرە بیت. بەنیازی خراپ نا، وەک ئەوەی کەسانی تر بیری لێ کەنەوە، بەڵام وام دانابوو کە. ئینجا وازی لە ڕاستکۆلنیکۆف هێنا و لەگەڵ سۆنیادا کەوتە قسە وتی، لەوێ کاترینا ئیڤانۆڤنا شێت بووە. سۆنیا هاواری لێ هەستا. لێڤی زیاتینکۆف بەردەوام بوو وتی، مەبەستم ئەوەیە لەوە چێت. بە کورتی نازانم چی بکەین. ئەمویست ئەمە بڵێم. گەڕاوەتەوە گوایە لەو شوێنەی کە بۆی چووە دەریان کردووە لەوانەیە لێشیان دابێ ئیتر وا پێچێ چووە بۆ لای سیمیۆن زاغارۆڤچی سەرۆکاری مێردەکەی بەڵام لە ماڵەوە نەبووە چونکە میوانی نیوەڕۆی سەرتی پێکی تر بووە ئینجا تەماشا بکەن چووە بۆ ئەو ماڵیش بۆ شوێنی نان خواردنەکە بهێنە بەرچوی خۆتان چوو بۆ ماڵی سەرتیپەکەی تر و ئەمەندەی جەخت کردو تا سەرۆک سیمیۆن زاخارۆفیچیان بۆ هێناوەتە دەرەوە، ئەڵێن لەو کاتەدا لەسەر مێزی نانخواردن بوون، ئینجا بیری لێ بکەنەوە کابێ چی ڕوویدابێ، بێگومان کاترینا ئیڤانۆڤنا دەریان کردووە و خۆیشی ئەڵێت ئەم جوێنی بەسەر تیپەکە دا و شتێکی تێگرتووە، دیارە زۆر جێی باوەڕە، بەڵام چۆن نەیانگرتووە من لەمە تێناگەم. ئێستا خۆی ئەم شتانە بۆ هەموو کەسێک ئەگێڕێتەوە تەنانەت بۆ ئامالیای ئیڤانۆڤنایش و لە ئێستا هێن هاوارەکات و بەخۆی داکێشێ ناتوانیت باش لە قسەکانی بگەی ئاخ ئەڵێ و ئەقیژێنێت هاواریەوەتی کە چۆن هەموو لی تەکیونەتەوە و بەرەڵیان کردووە بۆیە مناڵەکانی هەڵگرێت و ئەیان باتە سەر شقام و سازیان بۆ لێ ئەدا گۆرانیان پێڵێت و سەمان پێکە خۆشی گۆرانی و سەماکە پارە لە خەڵکی کۆکەنەوە هەموو ڕۆژێکیش ئەچنە ژێر پەنجەرەی ژووری ماڵی سەرتیپەکە بەو جۆرە وە خۆی ئەڵێ با سەرتیپ و خەڵکانی تریش ببینن چۆن مناڵی کارمەندێکی بەڕێز وەک سواڵکەر بە شەقامەکان داگەڕێن لە مناڵەکانەدات و ئەوانی ژەگرین لینیا فێری گۆرانی گوندە بچکۆلەکەکە هەروها کوڕە هەرە بچووکەکان و پۆلینا میخایلۆڤنا فێری سەماکە جلەکانیان ئەدڕێنێت کڵاوی تایبەتی وەک کڵاوی لێبوکیان بۆ ئەدورێ، ئەیەوێت لە باتی ئامێری مۆسیقا تەشتێک بە دەستەوە بگرێت و لێی بدا، گوێ لە هیچ ناگرێ، باشە لای خۆتانە وێنای بکەن چی ڕوەدا، ئەبێت هەر ئاوا دەستبەرداری بین؟ لێبی زیاتینکۆف ئەیویست هەر لەسەر جێڕانەوەی چیرۆکەکەی بڕە بەڵام سۆنیا کە بێدەنگ جۆی لێگرت بوو لە پڕمان تۆ کلااوەکەی خۆی هەڵگرت لە ژوورەکە هاتە دەرێ و هەر بەدەم ڕێگاوە لەبەری کردن ڕاستکۆڵنییکۆف لە دوایەوە بە دەرکەوت و لێبی زیاتینکۆفیش بە دوای ئەودا هاتە دەرێ کە گەشتە کۆڵانەکە بە ڕاستکۆڵنییکۆفی وت حەتمەن شێت بووە. من نەمویست سۆنیا سیمینۆڤنا بترسێنم و وتم گوایە، بەڵام گومانی تیا نییە کە شێت بووە. ئەڵێن نەخۆشی سیل دوومەڵ لە مێشکا دروست دەکا. بەداخەوە من لە پزیشکی نازانم. ویستم کاترینا ئیڤانۆڤنا قەناعەت پێ بکەم، بەڵام ئەو گوێ لە کەس ناگرێ. ڕاسکۆلنیکۆڤ وتی لەبارەی دوومەڵەکانەوە هیچت پێ وت؟ لێڤی زیاتینکۆڤ وتی بە تەواوی نا. خۆ گەر پێشم بوتایە هەر لێم نەئەگەشت وەلێ ئەمەوێت بڵێم ئەگەر بتەوێت بە لۆژی قەناعەت بە یەکێک بکەی کە گریان باش نییە واز لە گریان ئەهێنێت ئەمە ئاشکرایە بەڵام تۆ لەو بڕوایەدایت کە ئەو دەست هەڵبگرێ ڕاستکۆڵنییکۆف وەڵامی دایوتی ئاخر ئەگەر وابوایە ژیان زۆر ئاسانە بوو لێبی زیاتینکۆف وتی تکایە تکایە. بێگومان زۆر زەحمەتە کاترینا ئیڤانۆڤنا لەمە بگا، وەلێ تۆ ئاگات لەوەیە لە پاریس چەند تاقیکردنەوەیەکی تازە لەبارەی ئەوە کراوە کە ئەکرێت شێت لەڕێی قەناعەتپێکردنێکی لۆژیکییانەوە چارەسەر بکرێ؟ یەکێک لە پسپۆڕەکان کە زانایەکی گەورە بووە و بەم زووانە مردووە وای داناوە ئەشێت لەو ڕێگایەوە ئەو چارەسەرە بکرێ پوختەی بیری لەوەدایە کە شێتەکان کێشەی ئۆرگانیکییان نییە بەڵکوو شێتیەتی جۆرە هەڵەیەکی لۆژیکییە واتە هەڵەی داوەری کردن و بیروڕا دەربڕین لەسەر شت ئەو زانایە لەگەڵ نەخۆشەکەدا ئەدوا وردە وردە بەڵگەکانی ڕەتە کردەوە بیری لێ بکەرەوە ئەڵێن ئەنجامی باشی بەدەستێناوە بەڵام پێچێت ئەنجامی چارەسەریەکە تەواو دڵنیاکەر نەبوو بێ چونکە پزیشکەکە لەگەڵ و شێوازەدا شێوازی بەکارهێنانی دووشی ئاویشی بەکارهێناوە ڕاسکۆڵنیکۆف ماوەیەک بوو ئیدی گوێی بۆ قسەکانی هەڵنەخستبوو، کە گەیشتە بەر ماڵەکەی خۆی، بەسەر خواحافیزیی لە لێڤی زیاتینکۆف کرد و چووە ژوورێ. لێڤی زیاتینکۆف سەری سوڕما، تەماشای ئەم لا و لای کرد و خێرا کەوتەوە ڕێ. ڕاسکۆڵنیکۆف چووە ژوورە گەنیلەکەیەوە و لە ناوەڕاستیا وەستا. بۆ گەڕاوەتەوە بێرە؟ سەیری کاغەزی دڕاو و زەرتەڵگەڕاوی سەر دیوارەکانی کرد، هەروەها تۆز و خۆڵ و تەختی نووستنەکەی. لە دەرەوە دەنگی لێدانێکی بەردەوام و ناخۆش ئەبیسترا، وەک یەکێک بزمار دابکوتێ وا بوو. چووە لای پەنجەرەکەوە. لە سەر پەنجەی پێی وەستا و خۆی هەڵبڕی. ماوەیەک زۆر بە وردی تەماشای دەرەوەی کرد، بەڵام دەرەوە چۆڵ و ئەوانەیش تیاندا کوتی دیار نەبوون. لە لای چەپەوە هەندێک لە پەنجەرەی ئاپارتمانەکە کرابوونەوە، لە بەردەم پەنجەرەکاندا ئینجانەی گوڵ هەبوو، لە پشت پەنجەرەکانەوە جل هەڵخرابوو. ڕاسکۆڵنیکۆڤ پێشتر هەموو ئەمانەیە زانی، ئاوڕی دایە و لەسەر قەرەوێڵەکەی دانیشت، هەرگیزاو هەرگیز ئەمەندەی ئێستا هەستی بە تەنیایی نەکردبوو. بەڵێ، جارێکی دی هەستی کردەوە کە ڕەنگە بەڕاستی ڕقی لە سۆنیا بێتەوە، بەتایبەتی چونکە ئەو وای لێکردبوو کە ئێستای لە جاران داماو و بەدبەخت تر بێ بۆ چوو بۆ لای سۆنیا بۆی سوالی فرمێسکی لێ بکە بۆ ئەبوو ژیانی سۆنیایش ژاراوی بکە ئای چ نامەردیەکە لە پرێکدا بە دەنگێک کەمانای پێداگرتنی ئەگەیان وتی من بە تەنیا ئەمێنمەوە نابێت بێتە سەردانی بەندی خانم دوای پێنج دقیقە دیسانە و ڕاستکۆلنییکۆف سەری بەرز کردە و زەردەخەنەکی سەیری کرد بیرێکی چاوەڕوان نەکراوی بەسەر دەهات. کێ ناڵێ لە زینداندا حاڵم باشتر نابێت. گوێگرانی ئازیز، لە ئەڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسەرهاتەکانتان پێشکەش دەکەین. تاوکاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجەکار پێشڕەمە پێشکەشکار پەسەند بفەرمونون لەگەڵمان بن.